شەهرەزا گێڕایەوە حەکیمەکە وتی باشترین کات بۆ خوێنگرتن بە کەڵەشاخ کەنیزەکەکە لە وەڵامدا وتی بەناشتایی بکرێت پێغەمبەر درودی خوای لێبێ کە پرسی سەرێشە و پێ ئێشیان پێکردبێ فەرمێتی بچۆ کەڵەشاخ بگرە دواتر با خواردنەکەت سوێر نەبێ یان ترش نەبێ ئەم جازاناکە پرسی لە چ کاتێکدا کەڵەشاخ ناگیرێ کەنی زەکەکەوتی ڕۆژانی شەموان و چوار شەموان لەو ڕۆژانەدا کەڵەشاختان گرت ئۆباڵەکەی لە ئەستۆی خۆتاندایە. ئەمجا پرسی ئەوە چییە گەر بن بکرێ ئەژی و گەر با هەڵمژێ ئەمرێ؟ کەنیزەکەکە وتی ماسییە. ئەمجا زاناکە بێدەنگ بوو، بۆیە کەنیزەکەکە ڕووی کردە خەلیفە و وتی قوربان! ئەم پیاوە هێندەی پرسیار کرد ماندووی کردم. ئێستاش من یەک پرسیاری لێ ئەکەم، گەر نەیزانی بەرگەکانی بەری لێ سەنم. خەلیفەش وتی پرسیاری لێ بکە، ئازادیت. کەنیزەک پرسی ئەوە چییە وەکوو زەوی خڕە؟ بێنرخ و قەدرە بەستراوەی و دز نییە ئاو زۆر ئەخواتەوە جاری وای شەیە بێتاوانە و لێی ئەدرێ دوای بڵاوە پێکردن کۆبێتەوە سکپڕە و کوڕیش لە سکیدانە پیس ئەبێت و پاکە بێتەوە نوێژەکە تێکەچێ گازی لێ بگیرێت ناقیژێنێت لە لێوار و قەراغدا نیشتەچەیە شەهرەزاد و تیزانە کە بێدەنگ بوو ماوەیەکی باش نتقی لێوە نەهات ڕەنگی تێکچوو سەری داخست ئەم جا کەنیزەکە کە هاواری کردەی پزیشک و زاناقسە بکە دەنا ڕووتت دەکەمەوە. ئەمجا زاناکە هەستایە سەر پێ و هاواری کرد، ئەی میری موسڵمانان، دانی پیا نێمەم کەنیزەکە لە من زاناترە لە پزیشکیدا، ئیدی من توانام بەسەری داناشکێ. ئەمجا خەلیفە ڕووی کردە کەنیزەکەکە، وتی، ئێستا وەڵامی پرسیارەکەتمان پێ بڵێ. فەرمانیشی دا لە بەرچاوی دانیشتووان زاناکەیان ڕووت کردەوە و بەرگەکانیان لێ سەند. ئەویش بە تەریقییەوە لە کۆڕەکە چووە دەرەوە. کەنیزەکەکە وتی، ئەوە زررولعەروەیە. ئەمجا ڕووی کردە دانیشتوان پرسی کامتان ئەستێرە ناسن بێنە پێشەوە ئەستێرە ناسێک چۆ بەردەمی کە کەنیزەکە بینی دەستی کردە پێکەنی ئەم جاپرسی تۆ ئەستێرە ناسی ئەوی ژووتی بەڵێ ئەمی ژووتی بپرسە پشت بەخوا وەڵامت ئەدەمەوە زانەکەوتی باسی خۆر و هەڵاتنی و ئاوا بوونیمان بۆ بکە ئەوی ژووتی خۆر لە کانێکە هەڵدێت و لە کانێکەوە ئاوا بێ پێی ئەوترێ خۆر ئاوا کە 1970 بەشن مانگ سوڵتانی شەوە خۆریش سوڵتانی ڕۆژە هەمیشە بە دوای یەکەون ئەم جازاناکە لە کەنیزەکەی پرسی پێم بڵێ کە شەو داهات ڕۆژ چۆنە کە ڕۆژ بۆ شەو چۆنە ئەیژوتی یو لە جلەیلی فی نەهار و یو لە جنهاری فی اللەیل کامەشیان شومن کە نیزەکەکە وتی هەرچەند ماوەی ئەم هەمووە نییە بەڵام شتێکی لێ باسەکەم حوت ئەستێرە هەن خۆر مانگ ئەتارد زوهرە مەریخ مشتری زوحل خۆر وشک و گەرمە شومە و لە بورجی خۆیدا سی ڕۆژەمێنێتەوە مانگ سارد و شێدارە بەختەوەرە لە بورجی خۆیدا دوو لەسەر یەک سێمی ڕۆژەمێنێتەوە ئەتارد بەختەوەرە و شومیشە لە هەر بجێکدا حەفدە لەسەر یەک دووەمی ڕۆژەمێنێتەوە کە ئەستێرەناس ئەم زانیاریانەی بیست بۆی دەرکەوت کە بەڕاستی زانە بە ئەستێرە ناسی بۆیە لە دڵی خۆیدا بڕیاریدا کە پرسیاری گرانی لێ بکە تا ڕووزەردی لای خەلیفەی بکە بۆیە پرسی ئەی کەنیزەک ئەم مانگە بارانە بارێ کەنیزەکە کە سەری داخست و ماوەیەک بە بێدەنگی بیری کردەوە کار گەیشتە ئەوەی کە خەلیفەش وا تێگەیشت وەڵامەکەی بۆ نادرێتەوە ئەستێرە ناس بەدەنگی بڵند خوڕی بۆڵام نادەیتەوە کەنیزەکە کەوتی تا خەلیفە ڕێم پێنەدا وەڵام نادەمەوە خەلیفە ڕووی کردە کەنیزە گوتی چیت ئەوێ لە من کەنیزە گوتی ئەمەوێت شمشێرێکم بدەیتێ تاکو لەسەری ئەم پیاوەی بدەم چونکە زندیقە ئەم جاهڵیدایە ئەی ئەستێرە ناز پێنشت هەن خوانە بێت کەس نانزانێ ئەستێرە نازوتی ڕازەکەی بەو خۆیان منی ژویستم تاقیت بکەمەوە مەبەستی دیم نەبوو شەهرەزاد جێڕایەوە کەنیزەکەکە وتی سێشەمە سەر بە مەریخە لەو ڕۆژەدا گەورە پیاوان ئەمرن تیاچون و مردن زۆرە بێ خوێنی زۆر ئەڕژێ گەنم گرانە بێ بێ بارانی ڕۆدا کەرێکی زۆری تیا تۆ پێ ئەم جازانەکە پرسی ئێ ڕۆژانی چوارشەموان کەنیزەکە وتی ئەستێری عتار سەر بەو ڕۆژێ تێیدا کەمبارانی ئەبێ زیندەوەران زۆربیان ئەمرن کشتتوکال لەو ڕۆژەدا باری خراپە بێ هەورە بروسکە زۆرە بێ کەتان لۆکە زۆرە بێ زاناکە وتی ڕاستت کرد ئەمجا پرسی ئەی پێنشەموان کەنیزەکە کەوتی مشتەری سەر بە پێنشەمەیە دادوەری لە نێوان وەزیران دا هەیە دروستی قازیانە لە کارەکەیان دا خێر و چاکە زۆرە بێ بارانی زۆر و بەروبوومی فرە و ڕەزی میوەکان بەبەرە بن کونجی و لۆکە هەرزانە بێ ترێ زۆرە بێ واللە اعلم ئەمجا پرسی ئەی ڕۆژی هەینی کەنیزە کە کەوتی ئەستێرەی زوهرە سەر بەم ڕۆژێ تێیدا شەونمی سەر گەڵاکان زۆرە بن پایزەکەشی خۆشە بێ گەندەڵی زۆرە بێ ترێ ئەو ساڵە بێ کەڵک و هەنگوین گرانە بێ والله وعلم ئەمجا ئەستێرە ناس پرسی ئەی شەموان کەنیزەکە کەوتی شەموان سەر بە ئەستێرەی زوحەلە شەهرەزاد وتی ئەستێرەناس سەری داخست ئەمجا کەنیزەکەکە هەلەکەی قۆستە وتی ئەی ئەستێرەناس منیش یەک پرسیارت لێکم گەر نەتزانی بەرگەکەی بەرتم ئەوێ کابراوتی فەرمو بپرسە پرسی شوێنی زوحل لە کوێدایە ئەستێرە ناز لە وەڵام داوتی لە ئاسمانی حوتەمدایە ئەمجا پرسی ئەی مشتری کابراوتی لە ئاسمانی چوارمدایە ئەمجا کەنیزەک پرسی ئەی ئەستێری زوهرە کابراوتی لە ئاسمانی سێمدایە ئەمجا پرسی ئەی عەتارد کابرا وتی لە ئاسمانی دووەمدایە ئەمجا پرسی ئەی مانگ ئەوێش وتی لە ئاسمان یەکەمدایە ئەمجا کەنیزەکەکە پرسی ئەستێرەکان ئەکرێنە چەند بەشەوە ئەستێرە ناز بێدەنگ بوو هیچی بۆ نەوترا ئەمجا کەنیزەکەکە فەرمانی دا دەی بەرگەکانی بەرت دابکەنە ناچار کابراش بەرگەکانی بەری داکەن ئەمجا میری مسلمانان وتی ئەمەی دوایشمان بۆشی بکەرەوە ئەستێرەوان کە تا و دەمە نەڕۆشتبوو هەستا وتی پرسیارێکم زۆر پێگرنگە حەزەکەم لێت بپرسم گەرزانیت وەڵام بدەیتەوە ئەوە شایەتیت بۆ دەم کە لە من شارازاتریت لە ئەستێرە ناسیدا کەنیزەکەوتی بپرسە کابرا پرسی برجەکانم بۆ بژمێرە هەروەها تەبعەکانیش کەنیزەکەوتی تەبعەکان چوارن گەرمی و ساردی شێوشکی لە ساردێکە ئاو دروست بووە تەبعی سارد و بەشەیە لە گەرمی ئاگر دروست بووە لە شەیەکە هەوا لە وشکەکە خۆڵ دروست بووە طبعی سارد وشکە دوانزە برج هەن کاوڕ شێر کەوان ئەمانە ئاگرین گا سنبولە جددی ئەمانەش خۆڵین جەوزا میزان سەتڵ ئەمانیان هەواین سەڕەتان دوو پشک حوت ئەمانەش ئاوین ئەم جاستێرە ناساواری کرد شایەتە دەم لە من زاناترە ئەمجا ڕۆیشت بەڕێی خۆیەوە خەلیفە باین کردە فەیلسوف کە هاتە پێشەوە ڕووی کردە کەنیزەک و پرسی باسی زەمانە بکە ئەو ڕۆژانەی تێیدا هاتوون کەنیزەکە وتی زەمانە لەسەر سەعاتەکانی کاتی شەو ڕۆژ پەیدا بێ کە دەمی سوڕانەوەی خۆر و مانگە لە خولگەی خۆیدا و سوڕانەوەی بە کەمەری ڕۆژدا ئەمجا فەیلەسوف پرسی باسی کفرکردنی مرۆڤم بۆ بکە کەنیزەکە کەوتی لە پێغمبەریە ژێرنە و فەرموێتی چۆن خوێن بە دەمارەکانی مرۆڤدا ڕوە ئاوا کفرکردنیش لە مرۆڤدا نەفرەت لە زەمانە و دنیا و شەو سەعادەکە هەروها فەرمێتی کەستان جنێو بە دنیا بدا دنیاش پێی ئەڵێ خوا پشت و پەنای نەدا کەسیشتان جنێو بە سەعات نەدا چونکە گومانی تیانە کە ئەو سەعاتە دێ کەس جنێو بە زەوی نەدا چونکە خوا بە یەکێک لە دیاردەکانی ناو بردووە ئەوە تا فەرمێ لە ئەو دروستم کردن بۆ ئەویشتان ئەگەڕێنمەوە هەر لەویشەوە جارێکی دی دەرتان دێنمەوە شەهرەزا گێڕای و کابرای فەیلسوف پرسی ئەم پێنجە کامانەن کە خواردیان و خواردیانەوە نە لە پشتی باوکدا بوون و ئەمجا کابرا پرسێ و پیاوە چێ بوو نوێژێکی کرد نە لە زەویدا نە لە ئاسماندا کەنیزەکەوتی حەزرەتی سولەیمان بوو لەسەر بەڕەفریوەکەی نوێژەکەی کرد فەی لە سووتی ڕاستت کرد ئەی ئەو کەسە چێ بوو کە نوێژی بەیانی کرد سەیری دایکی کرد لێی حرام بوو کە نیۆڕۆ هات لێی حەڵال حەڵال بوو کە عسر هات لێی حرام بووە کە ئێوارە هات لێی حرام بووە کە خەوتنان هات لێی حەڵال بووە کە دیسان بەیانی بۆوە لێ حەڵال بووە کەنیزەکە وتی ئەو پیاوە سیر ئەمەتی خەڵکی کردووە ئەوە لێ حرام بووە بۆ نیوەڕوان ئەو ئەمەتەی کڕیوە لێ حەڵال بووە بۆ نوێژی عسر ئەمەتەکەی ئازاد کردو دیسان لێ حرام بۆتەوە بۆ نوێژی ئێوارە مارەی کردووە لێ حەڵال بۆتەوە نوێژی خەوتنان تەلاقی داوە لێ حرام بۆتەوە بۆ بەیانی هێناوێتەوە لێ حەڵال بۆتەوە فەیلسوفتی ڕاستت کرد ئێستا و گۆڕم پێ بڵێ کە خاوەنەکەی برد کەنی زەکەوتی ئەوە حوتەکەی یونس پێغەمبەر بوو ئەم جا فەیلسوفتی ڕاست دوت ئەی ئەو بێجیانە کامەی هەناسەدا کەنی زەکەوتی ئەوە لەم فرەرمودەی خی مەزندایە وەسەبح ئیدا تەنەفەس ئەم جاکانی سەک پرسی کێ هەیە لە هەموو هوەرەکاندا پرسیارم لێ بکە نیزام هەستاوتی من وەکو زاناکانی پێشوو نیم کەنیزەکە لە وەڵامدا وتی مادام خۆتەڵەکێشی پشت بەخوا ئەت بەزێنم وەکو ئەوانی پێش تۆ ڕووت دەکەمەوە جا باشتر وایە پێش پرسیارەکانت یەکێک بنێرە بەرگت بۆ بێنێتە ئێرە ئەم جانی زاموتی بەو خخوای ئەبێت بە جۆرێک بت بەزێنم تا دنیا دنیاە باست بکەن کەنیزەکە وتی، فریای خۆت بکەوە، بڕۆ کەفارەتی سوێندەکەت بدە. کابرا سوور هەڵگەڕا پرسی، ئەو پێنج شتەم پێ بڵێ کە پێش هێنانە بوون، خوا ئەوانی دروست کردووە. کەنیزەکە وتی، ئاو، خۆڵ، ڕووناکی، تاریکی، میوە. ئەمجا پرسیەوە، ئەی ئەوانەی خوا بە دەستی قودرەتی خۆی دروستی کردوون؟ کەنیزەکە وتی، عەرش، داری توبا، ئادەم، بەهەشت. ئەمجا پرسی، ئاینی ئیسلام چییە؟ کەنیزەکە وتی، دانی پێ دانێم؟ یەخوا هەیە محەممەد درودی خوای لێبێ نێردراوی خوایە شەهرەزاد هەستی کرچە و درەنگ بوو بێدەنگ بوو. سێبەر ئەخات و لە گەرما ئەیپارێزێ، بە دەستی ئۆگرێت و مەڕی پێ لەوەڕێنێ. ئەمجا پرسی حەزرەتی موسا چەن وشەی لەگەڵ خوا وت. ئەویش وتی لە پێغەمبەری ئەگێڕنەوە دەرودی خوای لێ بێ کە هەزار و سەد و پانزە وشەی وتووە. ئەی مانای ئەم شعرە چییە؟ بێ سەر و دەم و لاقیشە ئەڕوات، دار و درەخت و جانداریش ئەخوا، تاکوو بیدەیتێ ئەمێنێتەوە، کاتێ ئاوت دا کۆتایی پێ هات. کەنیزە کەوتیەوە ئاگرە ئەم جاوتی ڕاستە دوت ئەی واتایم شارە دوان شەوانە دەست لە ملانن بێ ئاگای خۆشی و چێژی ژیانن بە ڕۆژ لە یەکتر دوورە بنەوە بەڵاجێڕەوە و ترسی شەوان کیژەکەوتی ئەوە دوو تاکی دەرگایە ئەم جاپرسی یەکەم کەس چێ مسلمان بوو کیژەکەوتی ئەبوو بەکرخوای لێ ڕازی بێ کابرا وتی ئەی حەزرەتی عەلی کیژەکەوتی عەلی ئەو دەمە خوا جۆرێک خستبێت دڵی تەمەنی حەو ساڵان بوو کە کڕنوشی بۆ هیچ بتێک نەبردووە فەیلسوف پرسی کامیان چاکتر بوون عەلیان عباس کەنیزەکە تێگەشت ئەمە جۆرەکە لە فێڵ سەری داخست ڕەنگی سور هەڵگەڕا ئەم جا بە شەرمێکەوتی هەریەکەیان چاکە و سیفەتی باشی خۆیان هەبووە بابگەڕێنەوە بۆ باسەکانی دی شەهرەزاد وتی کە خەلیفە گوێی لەم وەڵامە بوو لە خۆشیدا هەستایە سەر پێ دەمت خۆش خات و تەوەدوت ئەمجا کابراوتی دەمت خۆش ئەی باشە لە هەنگوین شیرینتر لە شمشێر تیشتر لە تیر خێراتر چیە و خۆشترین ڕۆژ و دڵخۆشی هەینی و داوی نەفس و مردنی ژیان و ئەو دەرمانەی تیماری پێناکرێت و ئەو ڕەوایی ناڕەوا نکۆڵی لێ ناکات و دیلی گۆڕ و دڵخۆشی و ئەو خەوشەی شاراوەیە چییە؟ کەنیزەکە وتی بەدەم گوێگرتنەوە ئەرک نەبێ بەرگەکانت دابکەنە، خەلیفە بە پێکەنینەوە وتی تۆ وەڵامی خۆت بدەوە وا ئەویش ڕووتە بێتەوە، کەنیزەکە وتی، لە هەنگوین شیرینتر خۆشەویستی مناڵانە ئەوانەی بۆ باوک و دایکیان باشن زمانیش لە شمشێر تیشترە لە تیر خێراتر چاوی حەسوودە خۆشترین ڕۆژیش ڕۆژی قازانجکردنی بازرگانانە خۆشی هێنیش لای بوو کوزاوایە ناڕەوایانیش مردن بەڕەوا ئەزانن بنبوونیش لە گۆڕدا بەهۆی مناڵی خراپەوەیە بەختیاری پڕ بە دڵیش هی ئەوانەیە کە ژنەکانیان بۆیان چاکن. ئەو نەخۆشیەش کە تیمارکردنی نییە ڕەوشتی خراپە، ئەو خەوشەی شاراوەیە کچی خراپە. شەهرەزاد هەستی کرد شەو درەنگ بوو، بێدەنگ بوو. شەهرەزاد وتی خەلیفە سەری لە زیرەکی وریایی ئەو کیژە سوڕما ئەمجا بە فەیلسوفی وت خێرا ڕوت بەوە کابراش هەستا سەر پێوتی دانی پێدانێم لەبەر چاوی ئەم بەڕێزانە کە لە من و هەموو دنیا زاناتری ئەم جا بخچەی بەرگەکانی ڕەوانە کردوتی بی بە مبارەک نەبێت لێت خەلیفە فەرمانیدا بەرگی تریان بۆ هێناو لەبەری کردم جا خەلیفەوتی ئێستا تەنیا یاریەکی شەترەنجت ماوە بیبیتەوە یاریزانێکی وریای شەترەنج چووە پێشە و تەختەی شەترەنجیان خستە نێوانیان ئەم جوڵاندی و ئەویش گواستەوە چەند ڕێزی بازنەی بە دەوریاندا دروست بوو کە کەنیزەکە بردیەوە و شامرد بە پێکەنینەوە یاریزانەکەوتی زۆر دڵت خۆش نەبێ ئەوە دانم بۆ ڕۆ کردی یاری دووەم نابەیتەوە دیسان دەستیان کردەوە بە یاری کردن کەنیزەکەکە وەزیر و فیل و ئەسپی زۆر بە وریایەوە گواستەوە بۆیە دوای کەمێک یاریەکەی بردەوتی کشمەلیک ئەم جا یاریزانی فەڕەنگی هەستا سەر پێ و هاواری کرد بەنمەکی ماڵی خەلیفە لە دنیادا لەم کەنیزەکە یاریزانتر نییە و کەس لێ ناباتەوە شەهرەزاد هەستی کرشە و درەنگ بوو شەوی 462. شەهرەزاد وتی خەلیفە لی پرسی هیچ لە ئاواز و مۆسیقا زانی کەنیزەکە کەوتی بەڵێ گەورم ئەمجا خەلیفە فەرمانی دا عودێکیان بۆ هێنا کە لە ناو تورەکێکی ئەتڵەسدا بوو کیژەکەش کەوتە ژەنینی عودەکە و ئەم گۆرانی وت بەزەیتان زۆر و دووریتان کەم بێ بۆ ئەبێ بۆتان دڵم بەخەم بێ سەیری خەمۆکی و داماویم بکەن بۆ ئەبێ حەز و عشقت ستەم بێ خەڵکەکە زۆریان خۆش لەو گۆرانێ و ئاوازەکەی هات بۆیە خەلیفە بەکەنیزەکەی وت ڕەحمد لەو کەسە بێ فێری ئاواز و گۆرانی کردیت ئەمجا خەلیفە فەرمانی دا پارەی بۆ بێنن کە پارە هات سەد هزار دیناری لێ جیا کردەوە بۆ خاوەنەکەی ئەمجا ڕووی کردە تەوە دودوتی تۆش چیت ئەوێ بۆ جێبەجێ بکەم کەنیزەکەکە هێندە بەوەفا بوو وتی، هەموو ئاواتم ئەوەیە کە بە دیاری بمدەیتەوە بە خاوەنم. خەلیفەش وتی بە چاوان. ئەمجا خەلیفە بەخشیەوە بە خاوەنی و پێنج هەزار دیناریشی بەخشی بە خۆی، ئەمجا مانگانەی بۆ خاوەنەکەی بڕیەوە کە تاکو ئەمرێ مانگی هەزار دینار وەربگرێ، ئیتر بە خۆشی و بەختیاری کەنیزەک و خاوەنەکەی ژیان. خەلیفەش. زۆر سەری لە زیرەکی ئەو کەنیزەکە سوورما شەهرەزاد هەستی کرد شەو درەنگ بوو بێدەنگ بوو. خۆشەویستان لاڵقەی داهاتوودا درێژەی ڕوودا و بەسەراتەکانتان پێشکەشەکەین تاوکاتە ڕێز و سلاوی سورە ناتق جێبەجێکار پێشڕامە پێشکەشکار پەسەند بفەرموون هاوڕێمان بن.